ئامادەبوون لە وتاری جومعە و نوێژی جومعەدا لەگەڵ بەجێهێنانی فەرزەکەی جومعەدا و بەجێهێنانی ئەمری خوا کە دەفەرمێ فەسعەو ئیلا ذیکری اللە لە سوڕەتی ئەلجومعەدا بریتییە لە خوێندنی وانەیەکی هەفتانەی مسلمانانە هەموو هەفتەیەک ئینسانی مسلمان دەرسێکی تازە لە دین و عەقیدە و بیروباوەڕەکەی دەخوێنێ باشترین وتار ئەگەر خوای گەورە فرسەتی ئینسان بدا ئەو وتارەیە کە لە مەسافەی ئەو هەفتەیەدا بۆیە خوای گەورە حەو ڕۆژی خسۆتە بینەوە لەو حەو ڕۆژەدا چ ڕووداوێک کاریگەری هەیە لەسەر مسلمانان و چ ڕووداوێک جێگای بیرهێنانەوە و ڕادەربڕینی قورآن و سنەتی پێغەمبەرە صلی الله عليه وسلم لەسەری وتاری جومعە لەسەر ئەو بابەتە بێ باشە دوو هۆکار وایان لێکردم کە لە چەند وتارێکە بگەڕێمەوە سەر باسەکانی عەقیدە و بیر و باوەڕی مسلمانانە چونکە ماوەیەکە لە دەرسەکانی عەقیدە هەستم کردبوو دابڕاوین هۆکاری یەکەم چەند نوشتەنووسێک لە وڵاتی ئێمەدا بە ناوی پیرۆزی مەلایەتی و شێخایەتیەوە پەیدا بوون کە دوورن لە هەموو سیفاتێکی مامۆستای ئاینی و شێخی پایەبەرزی تەریقەت و نوشتەکانم لان و جمعەی داهاتوو ئیشاڵڵا نیشانتانی دەدەم کە ئەم دەستبڕانە چۆن ماڵی ئەو خەڵکە مسوڵمانە بە ناوی دینی ئیسلامەوە وێران دەکەن دووەمیان شەممەی ڕابردوو لە کەناڵی ئاسمانی کورساتەوە زۆرێک لە مسلمانان ماڵیان ئاوا بێ پەیوەندیان پێوە کردم بەرنامەیەکی نەشیاو وەکو هەموو بەرنامە نەشیاوەکانی تریان لەسەر فاڵچی و قاوەگرەوە و کتێبگرەوە و دەستخوێنەوە و ئەمانە وەکو ئەوەی ئەم میلەتە هیچ مشکلەیکەی نەمابێ مشکلەکانی لە جیاتی سیاسەتی باش و لە جیاتی حکومەتی باش و لە جیاتی پەرلەمانی کارا بسپێدرێن بە کۆمەڵێ ژنی فاڵچی و دەستخوێنەوە من لە ڕوانگەی دینی ئیسلامەوە قسە دەکەین ئێمە وەکو عەرزم کردن وتاری جومعە ئەبێت تۆ حەقیقەتی دین بۆ خەڵک ڕوونکەیەوە بڵێ ئەمە لە ڕوانگەی دینەوە ئاوایە خەڵکێک بە ناوی دینی ئیسلامەوە خەڵک نەخەڵەتێنێ چونکە کابرایە کە دەڵێ کافرم ئێمە گرفتێکمان لەگەڵیان نییە فمن شاء فلیؤمن ومن شاء فلیکفر چێ دڵ ئازادە خەڵک خۆی ئیمانی هەیە یان بێ ئیمانە قیامەتێک هەیە خوا حسابی هەموو کەس دەکا بەڵام ئەوەی مشکیلەیە ئەوەیە ئافرەتی فالچی لەسەر تەلەفیزۆن و کەناڵێکی کوردی ئاسمانیدا بڵێ من بسم الله و قل هو الله دەکەم و دەشزانم چێ دەمرێ دەزانم چ کەی دەمری دەزانم چیل لێ دێ ئەوە خراپە مشکلەمان ئەوەیە خەڵک نەعوذ بالله لەم وڵاتی کوردستانە و لەم پیرەمەگرونە نوشتە بۆ خەڵک بنووسێ بەدەم خواوە درۆ بکا و بڵێ ئەمە قورئانە بڵێ ئەمە قورئانم بۆ نووسیوی بۆ ئافرەتێکی داماوی بە سەزمان و پارەی لێ بستێنێ ڕسمی شای جندۆکانیشی لە نوشتەکە بۆ دروستکە ئێمە گرفتێکمان لەسەر ئەوەیە لەبەر ئەوە ئەم بابەتە لە ئێستاوە ئیشاڵە لەوانەیە چەند وتارێک بێ ئەمە بەشی یەکەمێتی باسی دینی حەق دەکەین دینی حەق کە ئەو دینەی لای خوا قبوڵە ئەو دینەی کە ئێوەی مسلمان ڕوو دەکەن ئەو قیبلەیە کام دینەیە کام بیر و باوەڕە سەح و ڕاستە مێژونوسی یۆنانی بلوتارک دەڵێ مێژووم زۆر خوێندۆتەوە، گەلێ بە دنیادا گەڕاوم، بینیومە لە دنیادا شار هەبووە شورای نەبووە، چونکە شارەکانی قەدیم هەمووی شوڕایان هەبووە، قەڵایەک بە دەوریانەوە هەبووە، شارم دیوە شوڕای نەبووە، پەرژینێکی بە دەورا نەبووە، سنووری نەبووە شارم بینیوە پاشاگەردانی بۆ حاکمی نەبووە وڵاتم دیوە وڵاتێکی کەم و کوڕ و بێدەرامەت بووە سەروەت و سامانی کەم بووە خەڵکەکەی هەژار بوون وڵات و میلەتان و گەلانم دیوە بێ کەلەپور بوون بێ کلتور بوون بێ ئەدەب بوون بێ شانۆ بوون بێ حەزارەت بوون بەڵام دەڵێ هەموو گدنیا گەڕام و خوێندمەوە نەمدی گەلێک میلەتێک شارێک وڵاتێک بێ پەرستگا بێ بێ پەرستگا بێ ئەو شوێنەی کە خوای تێدا دەپەرسترێ نەمبینی میلەتێک هەبێ عەقیدە و بیر و باوەڕێکی نەبێ ئیتر دینداری حەقە یان ناحەقە گرنگ ئەوەیە شوێنێکی هەبووە کە بە حسابی خۆی خوای خۆی تێدا پەرستووە بەڵام ئەم ئینسانە کە ئاوا وێڵە بەدووی عەقیدەدا بەدووی ئەوەدا کە خوایەکی هەبێ سەرپەرشتیاری هەبێ و ڕازقی بێ و خالقی بێ و نافعی بێ و ضاری بێ ئەم ئینسانە زۆرجار لێ ڕێی لێ تێک چووە بەدووی خوای حەقا گەڕاوە کەچی نەیدۆزیوەتەوە یان خوای نەپەرستوە اللەی نەپەرستوە غەیری اللە شتێکی کەی پەرستوە یان اللەی ناسیوە بەڵام شەریکی بۆ بڕیار داوە پەنا بەخوا وای زانیوە خوا فریای هەکاروباری ئەم دنیا هەمووی ناکەوێ یان ئەم دەنگی بەخوا ناگا ئەبێ خوا شەریکی هەبێ یان سێمیان اللەی ناسیوە و پەرستویەتی بەڵام بە شێوەیەک پەرستویەتی کە خوا بەو شێوە پەرستنە ڕازی نییە بۆیە خوای گەورە وەکو ڕەحمەتێک پێغەمبەرانی خۆی سەلامی خوای لەسەر بێ کە لە بوخاریدا دەفەرمێت سەد و بیست و چوار هەزار پێغەمبەر خوا ڕەوانەی کردووە بۆ سەر ئەم زەویە ئیشی هەموو پێغەمبەران تەنها ئەم سێ وشەیە بووە خەڵچینە بەس ئەڵڵا شایانی پەرستنە خەڵچینە ئەو ئەڵڵایە بێ شەریکە خەڵچینە ئەو ئەڵڵایە دەبێ ئاوا بیپەرستی کە پێی خۆشە کە ئەمری پێ کردووی ئەوە ئیشی پێغەمبەرانە جا ئەگەر گەل و میلەتێک ڕێبازی پێغەمبەرانیان قبوڵ نەکردبێ یان سەریان لێ شێوێندرابێ دوای پێغەمبەرەکە ئەوە بە هەڵەدا چوون و لە جیاتی خوا گەلێ شتیان پەرستووە لە جیاتی ئەڵڵاه زۆر شتی تریان پەرستووە کە ئەمە چەند نمونەیەکن مێژووی مرۆڤایەتی بخوێنەوە لە جیاتی خوا ئەم شتانە پەرستراون پەنا بەخوا یەکەم ڕۆژ، یەکەم شت کە پەرسترا ڕۆژ بوو، ڕۆژیان دەپەرست، خوا لە سوڕەتی نەملدا لە ئایەتی بیست و چوار دەفەرمێ هودهود پەپڵ سلێمانکە کە هاتەوە بۆ لای حەزرەتی سلێمان و ماوەیەک بوو دیار نەما وتی خەبەرێکم پێیە وەجدتها وقومها یسجدون للشمس من دون الله وتی چوومە وڵاتی سەبە پاشاکەیان کە بەڵقیسە ئافرەتێک بوو لەگەڵ تەواوی وەزیر و دانیشتوانی ئەو وڵاتە جگە لە خوا ئەڵڵایان نەدەپەرست بەڵام جگە لە خوا ڕۆژیان دەپەرست و زدان بۆ ڕۆژ دەبرد وتی بینیم هەموو بەیانیان و ئێواران کوڕنووشیان دەبرد بۆ ئەو ڕۆژەی کە لەسەرمانەوە هەڵدێ ئەم ڕۆژەی ئێستاکە لە ئەزەلیەوە هەرا بووە کە خوای پەروەردگار لە پێش دنیاوە دروستی کردووە ئەو ڕۆژەیان دەپەرست یەسجودونە للشەمسی من دون الله جگە لە خوا ڕۆژیان دەپەرست هەموو بەیانیان نیو سەعات زیاتر سەریان لە سوزدەدا بوو بۆ ئەو ڕۆژە ئێوارانیش کە ئاوا دەبوو سوزدەیان بۆ دەبردەوە دووەم جار مانگ پەرسترا ئەمجار وتیان ڕۆژ پیرۆزە بەڵام مانگیش پیرۆزە ئەوەنی شەومان بۆ ڕووناک دەکاتەوە وەکو ڕۆژ زەوی لە ڕۆژا ڕووناک دەکاتەوە و ئەمجا خەڵکانیشی وتیان ئەی ئەوە ستێرە گەشانە ئەوانە زۆر پیرۆزن ئەوانەش ڕووناک و جوان ئاسمانیان ڕازاندۆتەوە وەکو قەومی حەزەتی ئیبراهیم وەکو سایبەکانی ئێستا زەمانی حەزرەتی ئیبراهیم لە جیاتی ئەڵڵا ئەو ئەستێرانیان دەپەرست دەیان گوت ئەو ئەستێرە ڕزقی بەدەستە ئەو ئەستێرە بارانی بەدەستە ئەو ئەستێرە ئەگەر دەرکەوت و نزیکی ئەو ئەستێرە بووە هەردوو بەعایەک پێی خوا لێ گیرا دەکا و ئاواتت دێتە جێ یعنی هەموو ئیشی خۆیان بە ئەستێرەکان سپارد بوو مانگیان دەپەرست جەماعەتێک دوای ئەوان پەیا بوون ئەمجا ئاگریان دەپەرست وتیان ئەی ئاگر بۆ پیرۆز نییە ڕۆژ پیرۆز بێ مانگ پیرۆز بێ ئەستێرە بەخوا بزاندرێ ئەی ئاگر ئەزانی چەند سوودی هەیە لە سەرما ڕزگارت دەکا چێشت و خواردنت بۆ ئامادە دەکا ڕووناکی و نووری هەیە شتێکی پیرۆزە بە ملیۆنەها خەڵک خەریکی پەرستنی ئاگر بوون کە پێیان دەڵێن ئاگرپەرستەکان و مەجووسیەکان مەعبەدیان هەبوو چۆن مسڵمان مزگەوتی هەیە تەشبیه نەبێ پێڵەن ئاتەشگەدا یعنی شوێنی ئاگرپەرستی کە ئێستاش ئاسەوارەکانی لە وڵاتی فارس و ئێران و ئەوانە ماوە بە هەزارەها خەڵک خەریکی خۆشکردنی ئەو ئاگرە بوون فەقیرە بلیۆنەها ئافرەت کۆڵە چیلکەی لەنا نابێ ئەم ئاگرە بکوژێتەوە دەیانگو ئاگرەکە بکوژێتەوە خوایەکە دەمرێ سەیری چ عەقیدەیەکی فاسد. خەریکی ئەو ئاگر پەرستیە بوون داماوە تەوافیان بە دەورا دەکرد دەهاتن و دەچوون ئەکسەریان خۆیان نەدەخستە ناوی دەیانگو هەر پیرۆزە دەبێ هەر ماچی بۆ فڕێدەی و دەستی بەسەرا بێنی هەندێکیش دەیانگوت دەبێت جارجارە خۆی بە قوربانکەی هەیە خۆی و ژن و کچ و منداڵی دێنا خۆی فڕێدەدا ئاگرەکە دیگە خۆم بە قوربان دەکەم ئەی خوای گەورە ئەم ئەم فکرە فاسدە ئەو ئاگریان دەپەرست دوای ئەوە خەڵکانیش تر پیا بوون چوارەم جا وتیان ئەگەر ئاگر پیرۆز بێ ئەی ئاویش پیرۆزە ئاویش مای بوونی ژیانی ئینسانە جەماعەتێکیش ئاویان دەپەرست حتا زمانی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کە ئەم ئیسلامەتی هات ئەو ئاو پەرستانە مابوون ئیمامی ئەبو بەکر وەفاتی کرد هەر ڕەگ و ڕیشان مابوو زمانی حەزەتی عومەر کە فتوحاتی میسر دەستی پێکرد و لەشکری ئازادی بەخشی ئیسلام گەیشتە وڵاتی میسر عەمری کوڕی عاس کە محافیز و والی ئەو شارە بوو بینی شین و شەپۆڕ لە ماڵێک بەرز بۆتەوە وەی زانی تەعزیە و مردوویان لێ مردووە ئەفەرمێ کە چوو وتی ئەوە چیتان لێ قەوماوە وتیان وەڵڵا ئەوە سەرەی ماڵی فڵان کەسە ئەمساڵ چونکە ئەو ساڵە میسر فەتح کرا موسڵمانان ئاگایان لە شتی وا نەبوو وتی جا بۆ سەرەیانە سەرەی چیانە وتیان ئەوە کچەکان ئامادە کردووە کچێکی هەژدە ساڵی عازەبیان ئامادە کردووە ڕازاندویانەتەوە خشڵ و ئاڵتونیان لەبەر کردووە بۆن خۆشیان کردووە ئەبێ بیخەنە قوڵپی نیلەوە هەموو ساڵە ئەم نیلە داوای خوێن دەکا ئەگەر بێت و ئافرەتێکی پێشکەش نەکەی دەترسین ئاوەکەمان لێ بگرێتەوە فەرمووی نابێت شتی وا چۆن دەبێت وتیان وەڵڵای مە عادەتمان وایە ئێمە ئەم نیلە دەپەرستین ئەم نیلە نەبێ هەموو لە برسانە دەمرین و ڕزق و ڕۆزیمان لەسەر ئەم ئاوەیە ئەم ئاوەش دەبێت قوربانی پێشکەش بکرێت چونکە ئێمە ئاوپەرستین فەرمووی ئاخر ئێوە موسڵمان بوون وتیان ئاخر دەترسین لە برسانا بمرین فەرمووی دە بەخوا نابێ شین و شەپۆڕی ڕەواندەوە و کچەی بەستەزمانی دەرێنا لەژێر دەستیانە نامەی نووسی بۆ حەزەتی عومەر فەرمووی حاڵ و مەسەلەیەکی ئاوایە فەرمووی نەکەی قەسەم بەخوا بیان خستای ئاوەکەەوە هەمویانم دەکوشتەوە لە جیاتی قیساس من لێدەستاندن نامەیەکی نووسی فەرمووی بەناوی خوا لە عەبدی مسلمان و ئەمیری ئیمانداران عمەری کوڕی خەتاب بۆ ئاوی نیلی میسر ئەگەر تۆ خۆت بە خوا دەزانی و جگە لە خوا دەسەڵاتێکت هەیە وشک بە و ئاوی پیسی تۆمان ناوێ ئەگەر تۆش ئەینی ئاوێکی مەخلوقی خوای ڕب العالمینی کە ذاتی ئەڵڵایە نە زەرەزت بەدەستە و نە قازانجت بەدەستە تۆش مەخلوقێکی گوێڕایەڵی وەرە دەرەوە بە ئیزنی خوا و ئاوەکەت کەم نەکە فەمووی ئەم نامەیە فڕێدەنە قوڵپی ئاوی نیلەوە لە جیاتی ئەو کچە جوانەی کە فڕێدەنە ناویەوە ئەفەرمێ تێیان کرد و بەیانی چەندین قات ئاوەکە زیادی کرد و ئاوی نیل کەمی نەکردەوە لەو خەرافەتە ڕزگاری کردن ئەها چەندین هەزار خەڵک کرابوو بە قوربانی قوڵپی ئاوی نیل چونکە دەیانگوت ئەمە خوا دەبێ قوربانی پێشکەش بکرێ شتەکە پەرەی سند و ڕەمزی ئەسپیان کرد بەخوا هەزاران خەڵک پەیدا بوون وتیان ئەسب ڕەمزی سەرکەوتنە ها ئێستاش لە شوێنەوارە دێرینەکاندا لە ئەشکەوتەکاندا لە زۆربەی ئەو نقێمی ئەمستیلەکاندا کە لە ئاسارە دەدۆزرێتەوە ڕسمی ئەسپێکی لە سەرەکە خۆی هاویشتووە ئەوە خوایان بووە سوزدان بۆ ئەسب بردووە و تویانە ڕەمزی سەرکەوتنمانە ئەوە خواکەمانە پەنا بەخوا دواتر مانگا پەرسترا وەکو بژێرەکە پەرستەکانی میسر کە لە زەمانی حەزرەتی موساشا خەری بۆ سەر هەڵداتەوە و هیندۆسەکانیش تا ئێستا ئێستا لە وڵاتی هیندستانە کابرا دکتۆرای هەیە لە فیزیای نەوەویدا خەریکی خۆ ئامادەکردنە بۆ چوونە سەر مانگ و مەریخ کە تووشی یەک جانتای پێ پڕە لە مەعلوماتی ئەلکترۆنی و عیلمی کە تووشی مانگایەک دەبێ حەتا ناوقەدی بۆی دەچەمێتەوە سوزدەی بۆ دەبا تۆزێ لە ڕیخی ئەو مانگایە دێنێ و لە نێوچاوانی ئەدا و پێی موبارەکە ئەو مانگایە بە خوا دەزانێ بەو هەموو عیلمەوە کە پێیەتی لەم سەدەی بیست و یەکا کابرا لە هیندستانە مانگا دەپەرستێ ئەڵڵا ناپەرستێ و ئەو مانگایە عیلمی ئەوی بەدەستە ئەڵێ ئەو مانگایە لێم عاجز بێ نە گۆشتی دەخوا نە شیری دەخوا نە ئیچی لێ دەکا بەس ئامادەی خزمەتی بکا ئەوەش پەنا بەخوا چ دەردێکی گەورەیە دواتر خەڵک پەیدا بوون مشک و جرجیان دەپەرست ئێستاش هەیە لەو وڵاتی نەرویج و شیمالی نەرویج و ئەوانە لە تەلەڤیزۆنا بینیومە بە هەزاران جرج وا لە شوێنێکان ساوەر و گەنم و بڕوێش و ئەوانەیان بۆ ڕۆ دەکەن و سوزدان بۆ دەبەن لەو جرجانە دەپاڕێنەوە ئەمە لە کەی ئەمە لەم سەدەی بیست و یەکی عیلم و زانیاری و تەکنەلۆجیای نوێدا یەعنی ئینسان دەبێ ئیلا خوای هەر بپەرستێ کە هی خوای حەقی نەناسیوە جرج و مشک دەکا بە خوای خۆی پەنا بەخوا ئەمجا جنۆکە پەرستەکان هەن بەل کانو یعبدون الجن اکثرهم به مؤمنون لە سورەتی سەبە ئاەتی شلویەکە خوا دەفەرمێ گەلێک لە خەڵکی جنۆکەیان دەپەرست هاواریان لێ دەکردن حیوانیان بۆ سەردەڕین و لاشیان بۆ فڕێدەدان دەیانگوت داواتان لێ دەکەین ئەی خوای جنۆکان لە شەڕمان پارێزە خێرمان بەنسیب بکە ئەمجا دار و درەختیان دەپەرست. خواکان ئەوەندە زۆر بوون، مێژوونووسان دەڵێن لە سەدەی شەشی میلادیدا لە وڵاتی هیندستان سێ سەد و سی ملیۆن خوا هەبووە بۆ خەڵک. یعنی بەردێکی چاوپێکەوتایە گوڵێکی چاوپێکەوتایە درەختێکی چاوپێکەوتایە سەرنج ڕاکێش و جوان بووە تافگەی ئاوی دەبینی کانیەکی دەبینی بە سەدان خەڵک لێ کۆ دەبوونەوە دەیان ئەمە خوایە مادام زۆر جوانە ئەمە خوایە ئەمە شتی ئێمەی بەدەستەوە دەبێت کاروباری خۆمانی تەسلیم کەین بەڵێ خۆشەویستان ئەم خەڵکانە ئەمەی کە باسم کرد ئەمانە ئەڵڵایان نەناسیوە بە دووی خالیقێکا گەڕاون کە ئیش و کاری خۆیانی پێ بسپێرن بەڵام ئەڵڵایان نەناسی ئەم شتانەیان ناسی هەموو ئیش و کاری خۆیان تەسلیم بەو خوایانە کردووە لە پێناویان عومریان بەزایەدا جامە نەک کەسێک و دوو کەس نەک هەزار کەس بە ملیۆنەها خەڵک لەم سەر زەویە ئەمە بیر و باوەڕی بووە جۆری دووەم جۆری دووەم کەسانێک بوون کە زانیان اللە خوایە وتویانە اللە خوایە چێ ئەرز و ئاسمانی دروست کردووە خوا لە قورئانە فەرمووە دەیانگوت اللە چێ دەتانژێنێ اللە چێ دەتانبرێنێ اللە ئەی بەچی ماڵوێران بوون ئەیانگوت ئێمە پیسین عەبدێکی خراپ و پیسین دەنگمان بەو ئەڵڵایە ناگا بەو بەرزیە ئەبێ ئەو خوایە شتێکی پاک شەریکی بێ کە دەنگی ئێمە بگەیەنێ بەخوا پەنا بەخوا یان دەیانگوت خوا مەژغوڵ دەبێ فریای ئەم هەموو سەر زەویە ناکەوێ ئەبێ یارمەتی دەرێکی هەبێ لە ماڵەکەی خۆمانە کە یارمەتی خوا بدا ئەمە زۆر مشکلەیەکی گەورە بوو دەزانن ئەمە کەی پیا بوو کافران هەبوون یعنی ئەوانەی کە غیری خۆیان دەپەرستدان و ئەڵڵا هەر وجودینە نەعوذ باللە لە زەمانی حەزرەتی ئادەمەوە هەتا حەزرەتی نوح ماوەکەی هەزار ساڵە لە یەکەم بەشەرەوە کە هاتووەتە سەر ئەم زەویە تا تۆفانی حەزرەتی نوح هەزار ساڵ بووە کە جارشکە مرۆڤایەتی لەناو چوو سەر لە نێو زیندوو بووە جارشکە لە کوڵاتی کوردستانەوە لە شاخی جوودیەوە هەزار ساڵ ئەوەی خوای پەرست پێ خوای پەرستووە ئەوەی خوای نەپەرست پێ ئەڵڵای نەپەرست پێ غەیری خوای پەرستووە نصر و یغوث ئەمانە ناوی چەند پیاوێکی زۆر باش بوون پیاوی زۆر ساڵح زۆر دیندار نزیکان و خۆشەویستانی حەزەتی نوح پێغەمبەر بوون بانگی خەڵکیان دەکرد بۆ خواپەرستی و تەوحید و یەکتاپەرستی ذاتی ئەڵڵا جل جلاله ئەمانە مردن شەیطان خستێ کەڵکەڵەی فکرێکی فاسیدی خستە مێشکیانەوە وتی ئەم پیاو چاکانە حەیفە لە ناوتاندا ناویان کوێر بێتەوە هەیکەلیان بۆ دروستکەن شکڵ و شێوەیان بۆ دروست کەن لە دیواخان و مەجلیس و دایرەکانتانا داینێن بۆی ئەم پیاو چاکانەتان لەبیر نەچنەوە ئەهاش چۆن خەڵتاندنی نەیوت بیپەرستن وتی بەس با هەر وەکو وەفایەک لەبەر چاوتان دابن بەڵێ هەیکەلیان بۆ دروست کردن و دەیانگوت ئەمە فڵان پیاو چاکە بەڵام کەس نەیدەپەرستن کەس جگە لە خوا داوای هیچی لێ نەدەکردن ئەم جەماعەتە مردن نەوەکانی دوای ئەوان هاتن وردە وردە شەیتان کەڵکەڵەی دان کە ئێوە پیسن ئێوە گوناهبارن ئەو خوا عەزیمە دەنگی ئێوە نابیستێ ئەم پیاو چاکانە بابەتان لە خوا بپاڕێنەوە ئەچون دەیانگو یەغوث یەعوق بە قوربانت بم تۆ پیاوی چاکی تۆ بۆ خوا سوحاوی توخوا من ئەو ئیشەم بەخوا هەیە دەزانم خوا جوابی من ناداتەوە بەڵکو لەبەر خاتی تۆ جوابی منیش داتەوە وردە وردە ئەمجا سەریان بۆ نەوی دەکردن دوایی سوزدایان بۆ دەبردن دوایی حەیوانیان بۆ سەردەبڕین سەرەتای بتپەرستی لە مێژووی مرۆڤایەتیدا لەوەوە پەیدا بوو یعنی لە پیاو چاکانەوە بتپەرستی پەیدا بوو ئەوە یەکەمجا مرۆڤی ساڵح و خواناسیان دەپەرست مرۆڤایەتی هات حتا گەیشتە سەردەمی عەرەبەکانی نیوە دورگەی عەرەبی و سەردەمی مەکە و مەدینە لەناو عەرەبا یەکەم بتپەرستێک کە پەیدا بوو بتی لات بوو لات و عزا هەمووتان بیستوتانە ئەم پیاوچاکە ڕوحی وا لەناو ئەو بەردەدایە چونکە ئاگام لێبوو لەسەر ئەو بەردە هەویری بۆ خەڵک دەشێلا و نانی بۆ دروست دەکردن وەرن ئەو بەردە بکەن بە بت لەسەر شکڵی سێ چوار شکڵ تاشی بت تاشی هێنا لەسەر شکڵی ئەو لاتە شکڵی چۆن بۆ دەیانزانی بتێکی دروست کرد خەڵک دەچوون لێی دەپاڕانەوە بە قوربان بۆمان لە خوا پاڕێوە بەڵکو خوا ڕەحممان پێ بکە یعنی خۆیان لە خوا نەدەپاڕانەوە دەبوو ئەم پیاوچاکە بۆیان پاڕێتەوە ئەو خەڵکە ئاوا گومڕا بوون دوایی خەڵک بە دەوری ماڵی کەعبەوە بوون تەوافیان دەکرد خەڵکەکە زۆر بودجەیان نەبووەوە بۆ پەیداکردنی بژێوی ژیانیان دەوروبەری مەکەیان چۆڵ دەکرد یعنی ماڵک بوو دەبوو بە دە ماڵ باوکی و کوڕێک دەمانەوە سێ چوارێکیان دەبوو دە دەرەوەی مەکە خێوە دروستکەن دوایی دوورتر دەکەوتنەوە وردە وردە دنیا فراوان بوو بەردێکیان دادەنا لە شوێنی بەردی کەعبە بەردەکەی کەعبەیان دەردێنا لەگەڵ خۆیان دەیانبرد لەو دەشتە بە دەوری ئەو بەردەدا دەسوڕانەوە لە جیاتی تەوافی کەعبە دەیانگوت ئەم بەردەش هەر پیرۆزە چونکە هی ناو کەعبەیە دوایی وردە وردە بەردەکە ئەوەن دەکردن بەخوا بەردەکەمان لێ بزر بوو ئەم بەردەش هەر وەکو ئەو جوانە بێنن بە دەوری ئەوە بسوڕێنەوە دەگەڕان دەچوونە شارشکە بەردێشکەی زۆر سەرنجڕاکێش لەناو ئاوەها بردمان بینیەوە زۆر سەرنجڕاکێش و جوانە دەیان بەخوا ئەمە بۆ خوایەتی دەبێ ئەم جەدیسان لە ئەو دەپاڕانەوە بە دەوری ئەوە تەوافیان دەکرد تەواوی ئەو خەڵکە بەداخەوە بوو بە بەردپەرست یەعنی لە ئینسانەوە لایاندا ئەمجا بوونە بەردپەرست بتپەرستی پەرەیسان هیچ ماڵێک نەمابوو لەو دوورگەی عەرەبێدا بتێکی نەبێ کابرا کە دەچوو وە سەفەر دەچوو سوزەیەکی بۆ دەبەر دەگو ئاگات لێم بێ لە خۆم و ماڵ و منداڵەکەم دەڕۆم بۆ سەفەر کە دەگەڕایەوە یەکەم شت دەهاتەوە بەردمی بتەکە نانی ئێوارە هەویلیان دەشێلا بەیانی نان دەبر بۆ سەر تەندو دەبوو ئەو شەوە لە بەردمی ئەو بتەبێ بەڵکو مبارەک بێ ئەنجا بەیانی بیشێلن ئەمانەش نان لە بخوانە دەیانگۆ اللە خالقی ئەرز و ئاسمانە ما نعبدهم الا ليقربونا الى الله زلفا ئێمە بۆی ئەم دار و بەردە دەپەرستین چونکە ئەمانە پاک و بێگوناحن بۆی لە خوامان نزیک کەنەوە ئێمە پیس و گوناحبارین دەنگمان بەخوا ناگا ئەم بەردە پاک و بێگوناح و بەسەزمانە بەڵکو دەنگی ئێمە بەخوا بگەیەنێ زۆر مشکیلەیە ئەم عەقیدە لێ تێکچوونە مرۆڤە بەدووی خالقا دەگەڕێ بەڵام لێی تێکچووە جا خوای پەروەردگار کە ئەو خاتم الانبیاء المرسلینەی نارد هات بەس بۆ ئەوەی نارد ئەم خەڵکە عەقیدەیان ڕاست بێتەوە خوا تەنها بپەرسترێ بەبێ شەریک ئەو کاتێک کە پێغەمبەر صلی الله علیه وسلم بوو بە پێغەمبەر فتحی مەکەی کرد یعنی دە ساڵیش دوای پێغەمبەرایەتی سێنزە ساڵ دوای پێغەمبەرایەتی سێسەد و شەست بت لەناو ماڵی بەیتا دەپەرسران جگە لە خوا دەیانگوت وەڵڵا نایڵێین بۆ دەیانزانی لا ئیلاهە ئیلەڵڵا مەعنای چییە ئەی فەرموو ئێوە حەج دەکەن زاخەک عەرەبەکان پێش ئیسلام حەجیان دەکرد تەوافی ماڵی کەعبەیان دەکرد دەیانگوت لەبەیک اللهم لەبەیک لەبەیک لا شەریکە لەکە لەبەیک کە ئێستا حاجەکانی ئێمە ئێستا ئەوە دەڵێن بەڵام یەک کەلیمە ماڵوێرانی کردبوون کە دەیانگوت لەبەیکە لا شەریکە لەکە لەبەیک یەک قسەیکەیان لێ زیاد کردبوو دەیانگوت ئیلا شەریکەن هو لەک خوایە تۆ هیچ شەریکت نییە ئیلا شەریکێکت هەیە ئەو بتەی من شەریکی تۆیە سەعی ماڵ سەفا و مەڕوایان دەکرد بە دەوری ئەو کەعبە پیرۆزەدا دەهاتن بەس بەو قسەیە ماڵوێران بوون پێغەمبەر فەرمووی هیچم لە ئێوە ناوێ ئیشی من لەلایەن ئەو خوایەوە بەس ئەوەندەیە بەس بڵێن لا ئیلاهە ئیلا الله خوایە بەس تۆ بە تەنها شایانی پەرستنی بۆیە ئەو هەموو شەڕ و غەزایەی کە کافرەکانی مشریکی مەکە لەگەڵ پێغەمبەرا کرا کە ئەو هەموو سەحابە شەهید کرا بەس لەسەر ئەمە بوو پەیامی پێغەمبەر ئەوە بوو دەبێت خوا بە تەنها بپەرستێ پەیامی مشریکین ئەوە بوو دەیانگوت خوا هەیە ئێمەش دەڵێین ئەڵڵا هەیە بەڵام شەریکی هەیە بۆیە کاتێک کە لە شەڕی ئوحدا ئەبوو سوفیان بە حسابی خۆیان سەرکەوتن بەسەر مسوڵمانەکاندا چونکە ئەمرێکی پێغەمبەریان شکان بوو لە خوتەیەکی عەسکەریدا تێک شکان حەفتا کەڵە پیاوی ئەم ئیسلامە شەهید بوو کە سەرکردەکان حەزەتی حەمزەی کوڕی عەبدولموتەلیب بوو کە مامی پێغەمبەری خوا بوو کە موسعەبی ئاڵا هەڵگر و یەکەم سەفیری ئیسلام بوو لەوێدا ئەبو سوفیان زۆر خۆشحاڵ بوو هاواری کرد بەسەر مسوڵمانەکان و پێغەمبەری خوادا وتی لنا العزا ولا عزا لكم ئەوە ئێمە بۆیە سەرکەوتین چونکە ئێمە خاوەنی عزاین کە بتەکەیانە ئەو بتە هاوکاری ئێمەی کرد و ئێمەی سەرخست بەسەر ئێوەدا یعنی ئەو هەموو سەرکەوتنەی خۆیانی بەبهۆی ئەو بتە بێژیانەوە دەزانی قل لنا العزا ولا عزا لكم ئێمە فەخر دەکەین کە عزامان هەیە لە پێناویا شەڕ دەکەین و خۆ بەکوش دەدەین ها چۆن هاوکاریکردن و تۆڵەی بەدری لێکردنەوە پێغەمە فەمووی ئەجیبوه وڵامی بدەنەوە وتیان بڵێن چی فەمووی بڵێ الله مولانا ولا مولا لكم ئێمە خوامان هەیە و ئێوە نیتانە ئێمە ئەڵڵا پشتیوانمانە و ئێوە ئەو پشتیوانەتان لەدەست داوە یعنی جیاوازی ئەم دوو شەیە مسلمان دەڵێ الله مولانا من بەس خوام هەیە غەیری موسڵمان کە وتی لەگەڵ خوادا شتێشکەش دەسەڵاتی هەیە لەم کەون و کائیناتەدا پەنا بەخوا لە ڕیزی ئیمانداران و ئومەتی پێغەمبەر دەچێتە دەرەوە زۆر ئاگاتان لەم مەسەلەیە بێ ئیسلام بەحرە ئیسلام بەحرێکی گەورەیە بە ملیۆنەها کتێبی لەسەر دەنووسرێ باوەڕتان بێ ئێمە لەم سەمین بەرە ئەگەر عمری حەزەتی نوحمان هەبێ ئەم دینی ئیسلام بۆ جەنابتان باسکەین کۆتایی بە عمرمان دێ و ئەم ئیسلامەتی هێشتا هەمووی باز ناکرێ بۆ ئێوە ئەگە بتەوێ هەر یەکێ لە ئێمە شەو و ڕۆژ نان و ئاو نەخۆی بەس سەیری کتێبی دینی کەی هێشتا ناتوانی تەواوی کەی هێشتا ئەوەندەی کە لە چاپ دەدرێ یعنی ئەم ئیسلامەتی هێندە فراوانە جا کەس نییە ئەم هەمووە ئەم بەحرە بێ بنە بخوێنێتەوە خوای گەورە ڕەحمی لەگەڵ ئەم مرۆڤە کردووە هەموو دینی ئیسلامی لە قورئانە بۆ کۆ کردوینەوە دەفەرمێ ئەو قورئانە بخوێنەوە هەموو دینی تێدایە ئەوە سەرچاوەی هەموو عیلمەکانە ئەوەی تری هەمووی شەرحی ئەم قورئانەیە خۆ هەموو کەسیش نازانێ قورئان بخوێنێتەوە مەعلومی جەنابتانە وانیە خوا ڕەحمێشکەی لەگەڵ مرۆڤایەتی کردووە فەرمووی ئوم القورئان داشی هەموو قورئانە فێری هەمووتان دەکەم هەرچی مسلمان الحمدلله ئەکسەری مەگەر لە ملیۆنەکایەکی نەیزانێ فاتیحا دەزانێ هەموو تەواوی ئەو قورئانە لە سوڕەتی فاتیحادا هەیە بۆ ئەوەی کەس بەڵگەی نەمێنێ بڵێ خوایە سوڕەتی فاتیحاش فێر نەبووم و دینەکەی تۆم نەزانی خوا دەفەرمێت تەواوی قورئان و دینی ئیسلام و سوڕەتی فاتیحا لە یەک ئایەتا بۆم کۆ کردوویەوە ئەوەندە بزانی بەسە ئەزانن کامەیە ئیاک نعبد و ئیاک نستعین خوایە بەس تۆ دەپەرسم و بەس پشتیوانی و ئومێدم هەر بە تۆیە ئەوەندە ئەوەندە بناغەی دینی ئیسلام بەس ئەوەندەیە خوایە تۆ بە حەق دەناسم کە بێ شەریکی و خوایە پشت و پەنای من هەر تەنها تۆی و چاوەڕێی خێر لە کەسی تر ناکەم لە دەرگای تۆ نەبێ جا سەیری قورئان کەن ئەوانەی کە لە زمانی عەرەبی ئەو تەلەبە بەڕێز و مامۆستا ئازیزانە کە شارەزای لوغەی عەرەبین لە نەحوە فاعلمان هەیە فعلمان هەیە فاعلمان هەیە مەفعول بهیمان هەیە علەمای لوغە دەفەرموون هەر وەختێ مەفعول بهی پێش فاعل و فاعل کەوت بۆ حەسرە یعنی خوایە من بەقەدەر نوچی دەرزی مەجالم تێدا نەهێشتوەتەوە غێری تۆ پەرستم خوا هیچ مەجالێکی نەهێشتەوە ئەگە بیفەرمایە نەعبدوکە یعنی خوا لە ملیارەها جارە بەقەدەر زەڕەیەک مەجال هەیە غێری تۆش بپەرستم بەڵام ئیاکە نەعبود و غەیری ئەو خوایە لە ئەرز و ئاسمانە بەقەدەر نوچی دەرزی گومانت هەبێ غەیری خوا شاری پەرستنە کافر دەبی نابێ غەیری ئەو خوایە بەقەدە نوکی دەرزی وابزانی زەڕی تۆی بەدەستە نەفعی تۆی بەدەستە کافر دەبی پەنا بەخوا ئەمە بناغەی دینی ئیسلام ئا ئەمایەتە قورئانەیە یعنی هەموو دین کە هەموو ئافەتێک هەموو پیاوێک هەموو گەنج و لاو و مناڵک دەیزانێ ئەڵێ ئیاکە نەعبود و ئیاکە نەستەعین بۆیە نوێژنەکەر کافر دەبێت چونکە حەڤدە جار ڕەتی ئەم قسەیە دەکاتەوە بۆیە موسڵمان ئیماندار بە نوێژ ڕزگار دەبێ چونکە حەڤدە جار لە ڕکاتە فەرزەکانە بەس لە فەرزا دەڵێ خوایە دووپاتی دەکەمەوە بەس تۆ ئەڵڵا بەخوای خۆم دەزانم بەس پشتیوانی و یارمەتی لە تۆ داوا دەکەم ها بۆیە نوێژ ئەوەندە گەورەیەکە مایەتی تێدایە جا ئەم ئیاکە نەعبود و ئیاکە نەستەعینە بەردی بناغەی دینی ئیسلامە خانویەک کۆشکێکی گەورە ئەگە بناغەکەی قایم بێ ئەگەر ئەو دیوارەش درزێکی تێ بێ ڕۆژێ دەتوانی تۆزێ پینەکەی وایە یان نا ئەگە گڵۆپێکیشی لێ بێتەوە ڕۆژێ دەتوانی چرایەکە هەڵکەی بەس پەنا بەخوا ئەگە خان و کۆشکەکە بەردی بناغەکەی هەڵکەنا و بۆش بوو لەسەر کادان نابوو ئەوەی سەرەوەی هەموو ئاڵتون بوو مجەوهەرا بێ ڕۆژێ هەرەس دێنێ ساڵ دوانزەی مانگ بەس جێژنەکانی لێشکان بێ هەمووی بە ڕۆژوو بێ هەموو ساڵێ حەجێکی ئەو کەعبەت وڵای شەریف بکا هەرچی سەرۆت و سامانی ئەو ئەرز و ئاسمانە بە هی ئەو بێ بیکا بە خێر و سەدەقە بەقەدەر یەک زەڕە وابزانە غەیری خوا لەم سەر زەویەدا شایانی پەرستنەویان دەسەڵاتێکی هەیە خوا دەفەرمێ هەمووت بەسەرا ڕەت دەکەمەوە لێت وەرناگرم جا ئەم حەدیسە دەتوانی بە دوو شێوە مەعنای کەی یعنی ئەگە گوناحەکانی خۆت تۆمار کەی ئەوەندەت گوناح کرد بێ لە دەفتەرا بیان نووسیەوە تەواوی سەر ئەم سەر زەویە هەموو دەفتەر و کتێبەکانی پڕ بن لە گوناحی تۆ و بە شێوەی دومیشی دەتوانی بڵێ معنای حەدیسەکە قودسیەکە ئەوەیە ئەگەر تۆ لە کولی شوێنێکی ئەم سەر زەویە گوناحێکت کردبێ لە پیرەمەگون گوناحت کردو چووی لە سلێمانیش گوناحت کردو لە دوکانیش کردوتە تا چوویە شیمالی ئەمریکا و جنوبی رووسیا لە هەموو شوێنێکی ئەم سەر زەوێ ئیلا تۆ بێ ئەمریکی خوات کردبێ خوا دەفەرمێ پڕاوپڕی ئەم سەر زەوێ ئەمر و فەرمانی منت شکاندبێ و گوناح و تاوانت کردبێ دوای ئەوە تۆبە بکەی و بڵێ خوایە لێم خۆش بی بەدڵ پەشیمان بیەوە ثم لقيتني لا تشرك بي شيئا سەیری ناو دڵەکەت دەکەم غەیری من کەست بەخوای خۆت نەزانی بێ و شەریکت بۆ بڕیار نەدابم لاتەیتوکا بقرابها مغفرا پڕاوپڕی ئەم زەویە لێ خۆشبوونی خۆمت پێ دەبەخشم و لێت خۆش دەبم بە قەدەری دڵۆپێک زەهری کوشندەی شیرک لە ناو دڵتا بێ هەر هەمووی لە ناو دەبا پەنا بەخوا زۆر ئاگاتان لێبێ غەیری خوا جامە ئێستا بۆتان باشتر ڕوون دەکەمەوە ئەم بتپەرستێ وا نەزانی لات و عزا و مەنات نەماوە بڵێ وەڵاهی من تازە ڕزگارم بووە لە خوا بزای خۆ من بتپەرست نین ئەوەنی ڕوومان کردوەتە ماڵی خوا بت پەرستی کاکە گیان هەر لات و عوزای زەمانی قەدیمی عەرەبەکان نییە هەر ئاگر پەرستی مەجوسەکان نییە بت پەرستی ئەنواعی هەیە ئەمجا مشریکی و هاوبەش بڕیادان بۆ خوا شاخ و کلک لە ئینسان دەرناکا بڵێ وڵا خۆ من چوزان مشریکم یان نا وەرە بە تەرازوی ئەم شەرع خۆت بکێشە بزانە مشریکی یان نا وەڵاهی کە ئەم قسانە دەکەین مەبەستمان هیچ شتێک نییە ئەو پەڕی حورمەت و ڕێزمان هەیە بۆ پیاو چاکان ئێمە خزمەتکاری خزمەتکاری ئەولیا و مشایخین و شێخانی طریقەت و عالمی بەرز و علەمای ئیسلامین ئەو دینە جوانە پاکە لە خانەقا بەڕێزەکان لە تەکیە بەڕێزەکان لە شێخە مرشیدەکان کە عالم بوون کە پیاوی بەڕێز بوون کە ئەو پەڕی خواناس بوون ئیسراحەتی خۆیان ژنیان کوڕیان منداڵیان تەواوی تەمەنی خۆیان بە قوربانی دینی ئیسلام کرد تەواوی تەکیە و خانەقا و شێخە بەرزەکان حجرەی فەقێ و مەلایان هەبوو ئێمە هەموو مەمنونی دەستی ئەوانین کە چوار کەلیمەی دینی ئیسلام فێر بووین بەڵام ئەوە ئەوە پەیامی ئەوانە ئێمە ڕەخنە لە هیچ کارێکی خێری خەڵکی پێشوو ناگرین بەڵام دینی خوش دەبێ و خۆی ڕوونکەینەوە ڕەخنە لە هیچ سیاسیەکی بە خزمەتی ئەم کۆمەڵگایە ناگرین بەڵام حەقەکانیش وەکو خەڵک ڕوون دەکەین ئێمە باسی دینی ئیسلام بۆ خەڵک دەکەین ئەم بتپەرستیانە ئەم ڕۆبتانەوە و نەتانەوە لەناو دینی لەناو میلەتی ئێمەدا هەن واللهی هەر کەسێ خاوەنی ئا ئەمانە بێ لە ئیمانی خۆی بترسێ واللهی عدد الرملی بەقەدەر لمەوردەی ئەم سەر زەوێت چاکەت هەبێ ئا ئەمانەت تێدا بەو خوا ئیمانەکەت دەرناوی بۆ قیامەتت زۆر خەتەرە زۆر خەتەرە خاڵی یەکەم وێنە هەڵواسین، ڕسم هەڵواسین، بتپەرستییەکی مۆدێرنی ئەم سەردەمەیە، مع الاسف، دەچییە هەر ماڵێکەوە سەیرکە ڕسمێکی تێدایە. ئەچییە هەر دایرەیەکەوە ئاوا دەکەی لە پشت سەری جەنابی مودیرەوە ڕسمێک هەڵواسراوە. ئەچییە خەستەخانە شوێنی نەخۆشی بە سەزمان ڕسمێکی لێ هەڵواسراوە. ئەچییە دایرەی حەریق و مرور هەر ڕسمێکی لێ هەڵواسراوە. ئێمە من عەرزتان دەکەم ڕەخنە لە هیچ کابرایەکی سیاسی کورد ناگرین، چا لێ کابرا کوردە و ئەگەر ئەرکی سەرشانی خۆی بەرامبەر بە میلەتی خۆی جێبەجێ کردبێ ئەویش نابێ منەت بەسەر خەڵکا بکا ئەبێ بڵێم مەمنونی خوام خوا کردومی بە خزمەتکاری میلەتەکەی خۆم یعنی پیاوی سەرکردەی زانا و بەویژدان مەمنونی خوایە ئێستا من مەمنونی خوام کە کردومی بە خزمەتکاری ئەم دینە جوانە و کە چوار قسەی خێر بە تۆ بڵێم نەک منەت بەسەر تۆ بکەم مەمنونی خوام ئەبێ مەمنونی تۆ بم کە گوێم بۆ دەگری کام پەیامە حەقەم لێ وەردەگری سەرکردەش وایە ئەبێ مەمنونی ئەو میلەتە مسوڵمانە بێ کە دەنگی بۆ دەدا و دەیخاتە سەر کورسی و بڵێ ئەمە فەزڵی خوایە و خوا تاقیم دەکاتەوە ئایا ڕاست دەکەم لەگەڵ ئەو شەعبەدا واللهی دیاردەیەکی زۆر ناشرینە هەموو جار ئاوا حەز دەکەم ئەگەر چاوم بە ڕسمەکانیان دەکەوێت یعنی خەتەرەیەک بە دڵما دێ ئەبێ بڵم پەنا پێت دەگرم بەخوا چونکە حەز دەکەم ئەوانە وەکو خوا سیر دەکرێن لە دایرەکانە وەڵی جەنابی مدیر ئەو ڕسمەی پشتەری خۆش ناوێ قەسەم بەخوا خۆشی ناوێ بەڵام لە ترسی کورسی و کولێرەکەی ناوێرێ لای با ئەڵێ لای بەم دەڵێن ئەوە جێدی فڵان کەس نییە بەو خوای بەیانی لە مدیری دەرم دەکەن یعنی ئەمە نەعوذ بالله وا دەزانێ ئەو کورسی و کولێرە و معاشەی بەقەدەر خوا ئیمانیش بەو ڕسمە هەیە ها چاوە لێ بتا کاکە واللهی و باللهی من لە خەڵکم بیستۆتمە فڵان کەس تۆ ئەهلی نوێژی قەینا تۆ حیزبی ئارەزوی خۆتە بەس ئەم ڕسمە گەورە لا دیوارە چێ لە ماڵەتدا تۆ بەرامبەر بە قیبلە شەڵی واسیوە کاکە تۆ ڕوو دەکەی ئەو قیبلەیە ئەقەلەن ڕسمەکەی بەرە ئەو بەرەوە تێتی واللهی مامۆستا بەقەدەر شەیتان ڕقم لەوانەیە بەڵام کچەکەم بۆتە مامۆستا بە ئومێدی ئەوم بۆم تەعینکەن بەڵکو ئەگەر جەنابیان سەردانیان کردن بڵێن لایەنگری فڵان کەسیەکە نعوذ بالله کورە هەر عمری ئەو نانە نەمێنێ کورە عمری ئەو حیزبایەتیە نەمێنێ بە قەدەر شەیتان ڕقل لێبێ کە جی ڕسمەکە ژیاڵواسی ڕازگۆ بن ڕازگۆ ڕەخۆشت دەوێ خۆشت بوێ حیزبایەتی وەسیلەیە غایە نییە لە هەموو دنیادا وایە حیزبایەتی وەسیلەیە ئەم حیزبە وەسیلەیەش پێ خزمەتی ئەم میللەتە بکە ئەگەر نەیتوانی خەڵک ئەوی لا دەبای چێشکە دێ ئەو نەیتوانیە چێشکە دێ ئەمە بتپەرستیە ئەمە ئێمە دەیکەین لەم وڵاتەدا ڕسمی هیچ پیاوچاکی ئاسا ڕسمی حەزەتی یوسف لە بازارە هەیە لە دینی ئیسلامدا قەدەغەیە ئەو ڕسمی حەزەتی یوسف هەڵواسی چونکە الرزاق بەس اللەیە وابزانی ئەو ڕسمەنە بە تۆ دەمری لە برسان نانت دەبڕێت دەردەکرێ فەسڵ دەکرێ هیچ دەکرێت دەبا وەڵای مە ڕسمی کەس شەڵ ناواسین و ئەلحەمدە هەر بە عیزەت و سەربەرزی شەوە ژیاوین بێمنەتانە بژی لە دنیادا تۆ ئەڵێ ئیاکە نەعبود و وئیاکە نەستەعین ڕاست بکە لەگەڵ ئەو دوێنشەدا وەڵاهی حەق وابوو وەڵاهی سەرکردەکان خۆیان بخەنە دڵی میللەتەکەوە باشە کورسیەکەت بخە ناو دڵی میللەتەکەوە چوارچێوەی ڕسمەکە یعنی میللەت لە ناو دڵتا پارێزگاری لێ بکە چونکە هەر ڕسمێک لەسەر سەران بێ میللەت ئاوای کردبێ لە بەردەمەیە ڕۆژێ ئەو ملە هەر شل دەبێ هەر دەبێ ئاوایەت بکە هەر کە سەری بەرز کردەوە نێوچەوانی لە ڕسمەکەدا و بە چوارچێوە فڕێداتە خوارێ ئەوجا ئەو ڕسمەی لەسەر سەرانە لە ژێر قاچانە تخوا نەتان بینی کابرای پێشوو بە ملیۆن ڕسمی زیاتر هەبوو لەم وڵاتەدا لە مەسافە یەک شەو ڕۆژە هەموو فڕێدرایە بەر پێ و شکێندرا نعل باران و تف باران کرا فهل من معتبر ئەرێ ئەمانە بۆ دەرس وەرناگرن لە خەڵک کاتی خۆ عەبدولکەریم قاسم ئەڵەن چۆن شوێنێک نانەوایەکی بەسەر کردەوە بە گەڕەشێکا دەڕۆی چووک سەیری کرد کابرای نانەوا بە قەدەر لا دیوارێک ڕسمی عەبدولکەریم قاسمی بە نەخشە کێشاوی هەڵی واسی بوو بەڵام گوتکی نانەکانی زۆر بچوو بچووک بوو ئەمری پێ کردبوون دەبێت 450 غرام بێت کێشای هەمووی 250 غرام دەبوو وتی ئەو ڕسمە دەرێنە بیخە ئەو تەندورەوە بەڵام ئەنگوتکەکانت گەورەکە و خزمەتی میلەتەکە بکە تۆ ئەتەوێت بۆ ڕسمە من بخەڵەتێنی ئەمە هەرچەند پیاوێکی بێدین بوو بەڵام قسەکەی جوانە ئێمە بە قسەی جوانی هەموو خەڵک ڵێین باشە وتی ڕسمەکە فڕێدا بەڵام فێڵ لە میلەتەکە مەکە لە پەنا ڕسمەکەی مندا چەند کەسەیە لە پەنا ئەو ڕسمانەدا فێڵ لەو میلەتە دەکا خۆی بە ڕسمەکە هەڵواسیوە نەوەڵا چوارچێوەکەی داگرە خۆت بخە ناو دڵی میللەتەکەوە با میللەت بە خوێن دیفاع لێ بکا نەک کە سەری بەرز کردەوە ڕسمەکەت فڕێدا ئەو بتپەرستیانە تەرککەن خوا ڕازقی هەمومانە بەخوا واللهی وبالله عقیدەمان ئەگەر وا نەبێ ئەو بارانە ڕەحمەتە سوپاس بخوا کام شەوباری غەیری ئەو خوایە لەو ئەرز و ئاسمانەدا توانای باراندنی یەک دڵۆپ ئاوی نیە بەخوا هەیەتی نیەتی کریخە خوایەک لەو ئەرزوە لەو ئاسمانە وشکەو ئەو بارانت بۆ دەبارێنێ وەڵای هەر ئەو خوایە ژنانەکەت نابڕێ و بەنسیبت دە دەکا خاڵی دووەم کە ئاخری وشەی ئەمڕۆمە کەم بابەتە ئیشاڵە درێژە دەکێشەوە لە وتارەکانی جمعی داهاتوودا بۆتان تەواو دەکەم چوونە سەرگۆڕی پیاوچاکانی خواناس دینداری پێشوو کە عەرزم کردن ئەو پەڕی من حرمەتم بۆیان هەیە ئێمە خزمەتکاری هەموو شێخ و مشایەخانی مرشیدی بە حەقی ئەم دینی ئیسلامین کە خزمەتیان بە حەق بەم دینە کرد بەڕاستی بەڕاستی ماڵەکانیان تەشیەکانیان خانەقاکانیان بوو بوونە مەدرسەی علم و پیاوی زانا و عالم و ئتر قەرزاری ئەم کوردستانە قەرزاری ئەو پیاوە بەڕێزانەیە ئەم دینە بە هۆی ئەوانەوە بە ئێمەگەی ئەوان دژی ئەمە بوون خەڵک بۆیان دروست دەکا ئەچێتە سەر گۆڕی پیاو چاشێک پەنا بۆ خوا بۆ چی بۆ مناڵ وەڵاهی ئێمە لە خەڵکمان بیستۆ و جەنابتان شاید حاڵن وتویانە فڵان مناڵە بووە ماشەڵا مۆری فڵان شێخی پێوەیە ئافرەتەکە مناڵی نەدەبوو فڵان شێخە و مشایەخە هەر زۆر یەکاویەکە بۆ مناڵ چوو زیارەتێکی کرد و جیسکێکی لەوێ بۆ سەر بڕی مناڵەکە بوو لە دوایەوە حامیلە بووە ئەوەتا مۆری خۆی لێداوە یا شێخ پەڵەیەکی خوێن بە لاقەدی ئەوەیەتی ئەوە خوێنێکە وشک بۆتەوانێ یان خاڵێکە ئێتر بە تەقدیری خوای گەورە دڵۆپێ خوێنە لێ بڵاو بۆتەوە دوایی بۆ خۆی هەروردەوە دەرناژمێنێ ئەو خاڵانە نامێنن ئەڵێ مۆری مامە شێخی پێوەی نەعوذ بالله واللهی وباللهی خوا بەس لەو گوناحە خۆش نابێ ئەگەر ئەو تەسبیحەت شەو ڕۆژ لا اله الا الله پێ بکرێ ئەو لا اله الا الله مەرفوزە چونکە نعوذ بالله یەقینت وایە لەگەڵ ئەو خالقەدا کە ئەڵڵا ناڵێ مناڵەکە ئەو دروستی کردووە ئەڵێ خوا دروستی کردووە بەڵام لەگەڵ خوادا فڵان مەرقەدش لەو قەبرەدا ئاگای لێ بوو کە ئەم ئافرەتە حامیلە دەبێ و مناڵەکەی پێبەخشی وەڵڵای بەس خوا لەو گوناهە خۆش نابێ ئاگا لێبێ زۆر خەتەرێکی گەورەی لەسەر عەقیدە دیندارە میلەتی ئێمە بەڵام خەریکە وەکو قومەکەی حەزەتی نوح و عربەکانی زمانی بتپەرستی ئەوە لەگەڵ خوادا خەریکە شتی کە تێکەڵاو دەکەینەوە بەداخەوە ئەم بابەتە ئیشاڵا هەڵدەگرم وتارەکەم زیاتر بابەتی عقیدەی تری کەدا ئیشاڵا لە چەند وتاری داهاتوودا ئەم زنجیرە باسە بۆ جنابتان بە ئیزنی ئەو خوا تەواو دەکەین مەبەست و هەدەفمان ئەوەیە عقیدەمان پاک بێ ئەو خواناسیەی کە دەیکەین ئەم دنیای کۆتایی پێدێ و بۆ قیامەتمانە هەرچی هەدەف و ئامانجە لەم مزگەوتە جنابتان لەم قەڵباڵغێ دانیشتووی ڕێگای دوورت بڕیوە بەس بۆ ڕەزامەندی خوایە دەدە و خوا دەبێ ئاوا خوا پەرستی کە خوا پێی خۆشە ئیشەڵڵا هەدەفی ئێمە هەر ئەوەیە بە ئومێدی بەختەوەریمان لە دنیا و لە قیامەتدا خوایە بەختەوەرمان کەی لە دنیا و لە قیامەتدا خوایە عەقیدەی ڕاست و دروستی ئیسلامەتی شارەزا بین خوایە لە هەموو شیرکێک لە هەموو بتپەرستێک لە هەموو هاوبەش پەیداکردنێک بۆ تۆ یا ئەڵڵا بمان پارێزی یا ئەڵڵا داوا لێ دەکەم خوای پەروەردگار لە هەموو بەڵام مصیبەتێک ئێمە مسلمانان بەدوور کەی لە هەموو خێر و خۆشی و فەڕ و بەرەکەتێکی ئەو ئاسمان و زەمینە ئەم وڵاتی کورد و کوردستان وڵاتی مسلمانانە بەشدار کەی یا ربی خوا ئەم بارانی ڕەحمەتە شکری تۆی لەسەر دەکەین بۆمان بەردەوام بێ پەڵەی بە ڕەحمەتمان بۆ بدا ئاوەکانمان بۆ بژێنەوە بەرەکەتی ئەم زەوێمان بۆ بڕوێنی یا ربی خوایە خوای پەروەردگار داوا لێ دەکەم لەبەر خاتی ئەو دەستە بە دەست نوێژانە لەم کاتە مبارەکەدا دوعای ئەو کەسانە گیراکەی کە دوعا بۆ نەخۆشان دەکەین و دەڵێن خوایە شیفای نەخۆشەکان بنێری خوایە ڕەحم بە لەش بە ئازارەکان بکەی یا ڕەبی خوایە ڕەحمیان پێ بکەی لە دوای ئەوەی لە دکتۆر و دەردوا و دەرزی مەویز بوون یا ڕەبی بە تۆ شافی خوایە تەنها شیفا بەدەستی تۆیە شیفایان بۆ بنێری یا ربی خوا داوا لێ دەکەم بە ڕحم و بەزەی خۆت ئەو کەسانی کە مشکیلیان هەیە بۆیان حەلکەی ئەو کەسانی کە قەرزارن دەرگای ڕزق ڕۆزیان لێ بکەیەوە ئەو کەسانی ماڵی خۆیان بە هەژار و بێ ئەنوایان دەبەخشن خوا زیاتریان پێ ببەخشی یاڕەبی خوای عاقبەتی هەموو لایەکمان خێر کەی چی خێرە تووشمان کەی چی شەڕ و بەڵایە و ئێمە ئاگامان لێ نیە و لە عیلمی تۆدایە بە ڕەحمی خۆت مەحفوزمان کەی ئامین ئامین والحمد لله رب العالمین